ئەڵقەی هەشتەم. بەر لەوەی باوکم کۆڵی پڕ مەینەت و گرانی ژیان بدا بە زەویدا و تا ئەبەد سەر بنێتەوە، دایکم لە ماڵی کۆنە دەستە خوشکێکی خۆی، تایلەر، ناوێکدا ژوورێکی بەکرێ گرت. خاتوو تایلەر گاورێکی یەکجار بەدین و خۆپارێز بوو، بە گەرمی هاتوچۆی کەنیسەی دەکرد. ژنێکی کورتە باڵای، بڵەپنە بوو، بە تەمەن خۆی دەدا لە پەنجا ساڵ، چەناگەیەکی قەپە و دەموچاوێکی لۆچ لۆچاوی زەرد هەڵگەڕاوی هەبوو. زۆرتر لە کاڵەکێکی بڕک مردە دەچوو. جارێک لە کەنیسە لە کاتی سرود خوێندندا تێی ڕامام، بۆم دەرکەوت کە دەمودانێکی یەکجار شاش و ناقۆڵاشی هەیە، بە تایبەتی کە سرودی دەخوێن. ڕیزی سەرەوەیان دەنیشتە سەر لێوی ژێرەوەی و وەکو چەپەریان لێدەهات. زۆر ڕەوشتێکی بەرزی هەبوو، تا بڵێی بەکار بوو. دایکمی کردبوو بە دەروێشی خۆی و لە نهۆمی سەروەی خانووەکەی کە بە سەر قەبرستانێکدا دەیڕوانی، ژوورێکی لە ڕیزی پێشەوە بە کرێیەکی مامناوەندی دابوو پێی. مێردەکەی کە دەق لە میستەر پیکویکی چارلز دیکنز دەچوو، وەستای دروستکردنی پێوەری شتی ورد بوو، لایەکی نهۆمی سەروەی خانووەکەی بۆ خۆی کردبوو بە کارگە. میچی ژوورەکە کڵاوڕۆژنەیەکی تێدا بوو، من شوێنەکەم بە شوێنێکی پیرۆز دادەنا، چونکە تابڵێی بێدەنگ و خامۆش بوو. زۆر بە وردی سەیری دەستی میستەر تایلەرم دەکرد، بە تایبەتی کە چاویلکەکەی بە زەڕەبینێکی بەهێز هەموو مێشکی خۆی دەخستە سەر دروستکردنی ڕاستەیەکی ئەوەندە ورد خوێنەرەوە کە بتوانێ پەنجایەکی ئینجێک بخوێنێتەوە. هەر بە تەنها کاری دەکرد بەڵام زۆر خۆم دەکرد بە شاگردی و بەردەستیم دەکرد. خەمی گەورەی خاتوو تایلەر ئەوە بوو کە میستەر تایلەر و کچەکەی نێتەرراو بیانکا بە گاورێکی دیندار. بەڵام ئەوان ملیان نەدەدا. بۆیە زۆربەی ڕۆژەکان دەمەقاڵێیەکی سەی لە نێوانیاندا ڕووی دەدا و هەموو قسەکانی خاتوو تایلەر بە بەر گوێی مستەر تایلەردا وەکو با تێپەڕ دەبوون و خۆی و کچەکەی کڵاویان بکەوتایەتە کنشتەوە بە گۆچان دەریان دەهێنایەوە. ڕۆژێکیان دایکی شم تێوەگلا و نیمچە دەمەقاڵەیەک لە بەینی ئەو و کچەکەدا ڕوویدا. خاتوو تایلەر لە ماڵ نەبوو. درێژی نەکەینەوە ئەوە بوو بە هۆی ئەوەی پاش ماوەیەکی کورت بارگە هەڵنێین و بگەڕێینەوە پاونەڵ ترێش. ئەگەرچی باوکم کەمتر دەچووە مەیخانەی تری ستاگسی سەر شەقامی کندگتن، بەڵام ئێوارەیەکیان کە بەوێدا تێپەر بووم، هەر لە خۆمەوە وەکوو شتێک پاڵم پێوە بنێ، هات بە دڵمدا سەرێک بکێشمە ناوەو بزانم باوکم لەوێ نییە؟ تۆزێک دەرگای هۆڵەکەم لادا و بە ئاستەم سەرێکم بردە ژوورەوە و دیم وا لە قوژبنێکە لەسەر کورسیەک دانیشتووە. خەریک بووم سەر بێنمە دواوە کەچی فەرقی پێم کرد و ڕووی گەشایەوە و بە دەست ئیشارەتی بۆم کرد کە بچم بۆ لای. زۆر بە خۆشیەوە لە تەنیشت خۆیەوە داینام. ئەمە بەلامەوە مای سەرسوڕمان بوو چونکە ئەو. ئەوەندە خەمسارد بوو وام دەزانی کە بیر لە کەس ناکاتەوە، یەکجار ناساغ بوو. چاوەکانی بە قووڵدا چووبوون و لەشی ئاوسا بوو. ناپلیۆن ئاسا دەستێکی نابووە باخەڵیەوە وەکوو بیەوێ هەناسەی سواری نەختێ ئاسان بکا. ئەو ئێوارەیە زۆر بە پەرۆشەوە هەواڵی دایکم و سێدنی پرسی و بەر لەوەی بڕۆم بە خۆیەوە توند گوشیمی و بۆ یەکەم جار لە ژیانمدا ماچی کردم. دوای ئەوە. ئیتر باوکمم بە زیندوویی نەبینیەوە. دوای سێ هەفتەیەک خستیانە نەخۆشخانەی سان تۆماسەوە و لەبەر ئەوەی ملی نەدابوو بیبەن بۆ ئەوێ، سەرخۆشیان کردبوو، ئینجا بردبوویان. کاتبووەوە سەرخۆ، هەوڵ و تەقەلایەکی زۆری دابوو و هەڵایەکی گەورەی نابووەوە تا دەری بکەن، بەڵام ئەمە جگە لە فرتەی سەرەمەرگ بەولاوە هیچی تر نەبوو، هەمووی بە فیڕۆ ڕۆیشتبوو. ئیسقا پەکی خستبوو، شانزە گاڵۆن ئاویان لە ئەژنۆی دەرهێنابوو. ئەگەرچی لە تەمەندا هێشتا گەنج بوو، چونکە سی و حەوت ساڵی تێپەڕ نەکردبوو. دایکم چەند جار لە نەخۆشخانە سەری لێ دەدا و هەر جارە بە خەمبارییەوە دەگەڕایەوە. پێی وتبوو، خۆزگە لەم نەخۆشییە ڕاست دەبوومەوە و یەکمان دەگرتەوە. ئەوسا پێکەوە دەڕۆیشتین بۆ ئەفەریقا و لەوێ ژیانمان لەسەرەوە دەست پێ دەکردەوە. کە گوێم لەم قسەیە بوو بە ئەقلی مناڵانە وام زانی ئەوەندەی پێناچێ باوکم لە نەخۆشخانە دەردەچێ و پێکەوە بار و بارگە لێ دەنێین و بەرەو ئەفەریقا دەکەوینە ڕێ بۆیە زیت بوومەوە و وتم هەی دەچین بۆ ئەفەریقا. دایکم سەرێکی لە قان و زەردەخەنەیەکی تەوساوی گرت و لەبەر خۆیەوە وتی. لە پاش تڕێ خەمشەی بڕێ. بەڵێ بەڵێ چین. ڕۆژێکیان دایکم زۆر بە توڕەیی لە نەخۆشخانە گەڕایەوە. قەشەیەکی دۆستمان سەری لە باوکم دابوو. لەوێ پێی دەڵێ، هێه هێه مستەر چارلی پیاو چی تۆو بکا ئەوە دەدوێتەوە. دایکیشم بە تەوسەوە دەیوت. ئەمەیە قسەی خۆش بۆ دڵدانەوەی کابرایەک کە لەسەر مەرگا بێ؟ پاش یەک دوو ڕۆژ، بەڵێ هەر پاش. یەک دوو ڕۆژێ باوکم مرد. نەخۆشخانە پرسی کێ دەینێژێ؟ دایکم کە خۆی پولێکی شک نەدەبرد پێشنیاری کرد کە بە دەزگای خەیری تایبەتی هونەرمەندانی سەر شانۆ ئەمە بکە. بەڵام خزمەکانی باوکم ئەمەیان بۆ خۆیان بە نەنگ ئەزانی. مامێکم کە دەست ڕۆیشتوو بوو لە ئەفەریقا دەژیا لەو کاتەیا لە لەندەن بوو ئەو خەرجی ناشتنەکەی گرتە ئەستۆ. ڕۆژی ناشتنەکە دەبوو هەموو لە نەخۆشخانە کۆبینەوە و لەوێوە پێکەوە بچین بۆ گۆڕستان سێدنی لەبەر ئیش نەیتوانی بێ من و دایکم دوو سەعات بەر لە خەڵکەکە چوین بۆ ئەوێ چونکە دایکم دەیویست بەر لە کفنکردنی باوکم دوا خواحافیزی لێ بکا کفنەکە لە سیتانی سپی دروستکرابوو دەستکەگوڵێک لای سەری باوکمەوە دانرابوو کە دایکم پرسی هی کێیە یەکێک وتی بەیانی زوو ژنێک کە منداڵێکی بچووکی پێ بوو هێنای و داینا و ڕۆیشت. بە ناونیشان دیار بوو ژنەکە لویس بوو. ئەومان بە جێی هەقی خۆی سپارد و پاش ئەوەی هەر کەسە من و دایکم نەبێ کە نەمان بوو، دەسکە گوڵی خۆی دانا. خەڵکەکە بڵاوەیان لێ کرد، ئێمەش گەڕاینەوە ماڵ. کات گەیشتبووە نیوەڕۆیەکی درەنگ و هەردووکمان لە برساندا قۆڕەی سکمان دەهات. دۆڵابەکە گەڕاین جگە لە نەختێ گۆشتاوی ڕوون بەولاوە ئەشتەبایی تێدا نەبوو. دایکممان قڕێکی شک نەدەبرد چونکە بە درێژەی ئەو ماوەیەی کە باوکم لە نەخۆشخانە بوو دەستی هیچ کاری نەدەگرت. دوا دوو پەنس کە پێی بوو، دابووی بە سێدنی بۆ ئەوەی نیوەڕۆژەی پێ بکا. خۆی من و تۆ کردی لەو کاتەیا کابرای کۆنە فرۆش بەوێ دەهات و دایکم کردی بە کۆنە سۆپەیەکی نەوتدا و بردی بۆ کابرا و بە نیو پەنی پێی فرۆشت. نیو پەنییەکەی دا بە هەندێ نان و هێنامان لە گۆشتاوەکەمان گوشی و بێ ئێوە ناخۆش خواردمان. چونکە بە گوێرەی یاسا دایکم، خوا نەیبڕێ، میراتگری باوکم بوو، خەبەریان بۆی نارد کە بچێ بۆ نەخۆشخانە و هەرچییەکی لەوێ هەیە وەری بگرێتەوە. چی هەبوو؟ هەندێ شڕ و شیتاڵ، کە هەندێکیان خوێناوی بوون و جووتێک پێڵاو، کە هێنایەوە و کەوتە جیاکردنەوەیان پێڵاوەکانی تەکان و شتێک زرینگایەوە. کە هەڵمانگرتەوە سەیر دەکەین نیو پاوەنییەکی ئاڵتوونە، دەک بەرەکەت کەی! ئەمەیان داوەنی خوایە. چەند هەفتە لەسەر یەک پارچە کەتانێکی ڕەشم بە نیشانەی تازیەدەیاری بە باڵەوە بەستا ئێوەرەنگ گوڵم دەفرۆشت بە هەر شوێنێکدا تێپەڕیمایە خەڵک بە تایبەتی ئافرەتان بە بەزەیەوە گوڵەکەیان لێم دەکڕی سرمایەکەم نیو شلنگ بوو کە دایکم قەرزی کردبوو بۆم بەو نیو شلنگە گوڵە نێرگزم دەکڕی و دەمهێنایە ماڵ و دەمکرد بە دەسک و دەمفرۆشت. ئافرەتان کە بە پەڕۆی ڕەشی باڵەوە دەیان بینیم بە پەرۆشەوە لێیان دەپرسیم ئەوە کێت مردووە ڕۆڵە؟ منیش سەرم دادەگرت و بە کزییەکەوە دەموت باوکم مردووە. کە دەهاتمەوە ماڵ، جاری وا هەبوو پێنج شلنگم پێ بوو. بۆ بەدبەختی ڕۆژێکیان بە گوڵەکانمەوە چوومە مەیخانەیەکەوە و کە دەرچووم لەبەر دەرگا لووتم بە لووتی دایکمدا تەقی. ئیتر ئەوە دواڕۆژی گوڵ فرۆشتنم بوو، چونکە گوڵ فرۆشتنی لە مەیخانەدا بە زەرەر دەزانی بۆ ئایین و پێی وتم. باوکت ئارەق کوشتی و هەر پارەیەک کە هی ئارەقخۆر بێ، بێجگە لە بەدبەختی بەولاوە هیچی تری نییە بۆمان. بەڵام ئەو پارەی کە ئەو ڕۆژە دەستم کەوتبوو بێ یەک و دوو خستی گیرفانەوە و وەک گەزۆ و مازوو خواردی. ئارەزوویەکی یەکجار توندی کاسبی کردن دابووی لە کەللەم و کەڵکەڵەیل کارکردن هەرگیز مێشکی بەرنەدەدا. بە تاسەوە سەیری دووکانە چۆڵەکانم دەکرد و لە دڵی خۆما دەموت حەیفە پارەم نەبێ و لەم دووکانەدا دووکانێکی ماسی سوورەوەکردن یان چپس دروستکردن دانەنێم. ئەو شتانەی کەڵم دەبژاردن زۆرتر لە بابەتی خواردەمەنی بوون. بەڵام مەسەلەی سەرمایە شتێکی زۆر دژوار بوو. بۆیە داوام لە دایکم کرد لێم گەڕێ واز لە قوتابخانە بێنم و بۆ خۆم دەست بە کاسبی بکەم. چەند کارم ئاڵوگۆڕ کرد. لە پێشدا لای کابرایەکی چلفرای فرۆش بووم بە شاگرد. لای ئەوەوە چووم بۆ لای کۆمەڵە دکتۆرێک و بووم بە بەردەستیکەریان. ئەم پیشەی دواییم لە سێدنییەوە بۆ مایەوە. کارەکەم بریتی بوو لە سەرەگرتن بە نەخۆشەکان و پاککردنەوەی جێگەکە پاش ئەوەی دکتۆرەکان هەڵیاندەگرت. سەرەگرتنەکەم بە لاوە خۆش بوو. بە باشی و بە ئارەزووەوە دەم کرد. بەڵام جێ پاککەرییەکە تابڵێی ناخۆش بوو. بە تەنگەوە نەبووم شووشە میز بەتاڵ بکەم، بەڵام سڕینەوەی پەنجەرە زلەکان شتێکی گیاندەرهێن بوو. بۆیە لەم لایەوە دامە تانی کەمتەرخەمی و تەواو تا ئیزن درام و پێم وترا، تۆ بچووکی کەڵکی ئەم ئیشە ناگری، کە ئەمەیان پێ وتم لە بێ دەسەڵاتی بووی. دەستم کرد بە گریان. یەکێک لە دکتۆرەکان ژنێکی زۆر دەوڵەمەندی خواست کە خانوویەکی ڕاقی لە لانگستەر گێت هەبوو. دڵی پێم سووتا و کردمی بە بەردەستی کەر لە ماڵی خۆیاندا. دەستم کەوتبووە ڕۆنەوە چونکە بووبووم بە پشیلی دەستەمۆی هەموو کارە کەرەکان وەکو منداڵێکی ساوا ڕەفتاریان لەگەڵدا دەکرد بەڵام بۆ بەدبەختی ڕۆژێک ژنی دکتۆر پاکردنەوەکەی ژێر زەویەکی پێ سپارد منیش گسکم گرتە دەست و چوومە ژێر زەویەوە لەوێ لوولەبۆڕییەکی سەیرم بەردەست کەوت، کەفووم پێدا کرد، دەنگێکی خۆشی لێوە هات. ئیتر پێوەی مەشغوڵ بووم و ئاگام لە دنیا نەما تا ژنی دوکتۆر هات بەسەردا وتی. ئۆف! بەخوا ئیشێکت چاکە بۆ کردووم، تا سێ ڕۆژی تر پێت لەم ماڵە دانەمێنێت. هەندێکیش لای کۆمپانیایەکی بڵاوکردنەوەی دەنگوباس و کتێبفرۆشتن ئیشم کرد. ئیشەکەی ئەمانم بەلاوە زۆر خۆش بوو، بەڵام هەر کە زانیان تەمەنم هێشتا نەگەیشتووەتە تەمەنی کارکردن، دەریان کردم. دوای ئەوە تەنیا یەک ڕۆژ لە کارگەیەکی شووشەکاری ئیشم کرد. ئیشەکەم بریتی بوو لە فووکردن بە هەویری شووشەدا. بەڵام چونکە بە پێی جۆری ئیشەکە دەبوو ماوەیەکی زۆر لە بەردەم فڕندا ڕاوەستم، گەرما پڕووکاندمی و لە هۆشی خۆم چووم و ئیتر ئەو پێوەنانەی پێم پێوەنا تەنانەت بۆ وەرگرتنی ڕۆژانەکەشم سەرم پێدا نەکرد. پاش ئەوەی خێرەومەندێک لەسەر مەکینەیەکی یەکجار زلی چاپکردن دایمەزراندم بە باشی دەستم نەدەگەیشتە لەولەب و پایەکانی مەکینەکە بۆیە کابرا ناچار ما تەختەیەکم بۆ دروست بکات تا لەسەری ڕاوەستم تەختەکە پێنج پێ لە زەمینەوە بەرز بوو کارکردن بەم مەکینەیە لە کێشی مندا نەبوو بۆیە کابرا گواستمیەوە بۆ سەر کارێکی تر هەفتەی بە دوانزە شلنگ. نازانم چۆن باسی ڕەزالەتی هەڵسانی بەیانیان لەگەڵ تاریک و ڕووندا و بەو بەیانیە ساردانە کە پیاویان دەتەزاند هاتنە سەر جادەی خامۆش و بێدەنگ و ترسناک و ئینجا کەوتنە ناو گەل حەج گەل حەجی کارتان بۆ بکەم هەرچۆنێک بێت سێ هەفتەشم لێرە خایان تا ئینفلەونزایەکی بەهێز گەیشت بە دەنگما و دایکم ناچار کارکردنی لێم قەدەغە کرد و ناردمیەوە بۆ قوتابخانە. سێدنی شانزە خەرمانی تەمەنی تەواو کرد. بە شادییەوە خۆی کرد بە ماڵەوە بە دایکی میوت کە بووە بە، بۆریە ژەن، لە پاپۆڕێک دا کە هاتوچۆی ئەفەریقا دەکا. مانجی بە دوو پاوەن و دە شلنگ، جگە لەو بەخشیشەی کە لە جیاتی سەرپەرشتی کردنی سێ مێزی نانخواردنی ناو پاپۆڕەکە دەیدەرێتی. پێشەکی سی و پێنج شلنگیشیان دابوو پێی. هەر سی و پێنجی خڕ کردە دەستی دایکمەوە بم پارەیە و بە هیوای ئەوەی کە سێدنی بۆمانی دەنێرێ دوو ژوورمان لەسەر دووکانی کابرایەکی سەرتاش لە شەقامی چێستەر بەکرێ گرت. هاتنەوەی سێدنی لە یەکەم سەفەری ئەفەریقا و موناسەبەدێک بوو کە دەبوو ئاهەنگێکی بە بۆنەوە بکرایە بە تایبەتی چونکە پڕ تورەکەیەک پارەی بەخشی هێنابووەوە. پەرەکەی هەموو وردە بوو لەبیرمە چۆن هەڵی ڕەشاندە سەر قەرەوێڵەکە و زڕەی لێوە هات هەرگیز ئەوەندە پارەم بەجێزین نەدی و بۆیە هەردوو لە پم خست بووە سەری و دڵم نەدەهات بەجێی بهێڵم هێندەم کردە ناو دەستەوە و هەڵم ڕشتەوە و ئەم دی و ئەم دیوم پێکرد تا دایکم و سێدنی لێم تووڕەبوون و بە چاوچنۆک دایان مەقەڵم کەیفی خۆیانە چ دەڵێن با بڵێن گەردنیان ئازابێ خۆ من جەژنمە بە کامی دڵ تێرم ئایسکرێم و شەربەت و کێک و شیرینی خوارد. تا تەقە لە بنی پارەکە هێنرا سێدنی هەر لە ماڵ مایە. جارێکی تر ناردیانەوە بۆ سەفەر و سی و پێنج شلنگی تریان پێشەکی دایە ئەمیش بە سەزمانە یەکسەر کردیە دەستی دایکمەوە. بەڵام ئەمیش ئەوەندەی نەکێشا خەرج کرا. ئەگەر چی دایکم شان بە شانی ئەمە درێغی لە درومان و گرێچنین نەدەکرد، سەرتان نەیەشێنم، هەوری نەبوونی بەری ئاسمانی لێمان گرتەوە. تا ئەڵقەی داهاتوو بەخواتانە سپێرین.